ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چل و پێنج بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسی غەزای بەنی مستەلقمان کرد بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵلقەیەشدا دەچینە سەر بابەتێکی تر ئەویش هەوڵی دووڕوەکانە بۆ هەڵگیرساندنی ئاژاوە لە نێوان مهاجرین و ئەنساردا سەرۆکی دووڕوەکان عبدوڵی کوڕی ئوبەی هەلێکی قۆستەوە ئەویش ڕووداوێک بوو کە لە نێوان کەسێکی مهاجیر و یەکێکی ئەنساردا ڕوویدا ویستی بەم جۆرە دەمارگیری خێڵایەتی بوروژێنێت و ئاژاوە و پەشێوی و ناکۆکی بنێتەوە لە نێوان کۆچکاران و پشتیواناندا لە ڕاستیدا ئەم ڕووداوە بووە هۆی دەرخستنی ڕووی ڕاستەقینەی ئەوان بۆ مسوڵمانان. لە زەیدی کوڕی ئەرقەمەوە دەڵێت، بەشداری ئەم غەزایەمان کرد لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ، خەڵکانێکمان لە عەرەبە دەشتەکێکان لەگەڵدا بوو. پەلەمان دەکرد بۆ گەیشتن بە ئاوەکە، بەڵام دەشتەکیەکان هەموو جار پێشمان دەکەوتن، یەکێک لەوان زووتر گەیشتە سەر ئاوەکە، حەوزێکی لێ دروست کرد و چواردەورەکەی لەبەرد هەڵچنی و ڕێکی خست بۆ هاوڵەکانی خۆی هەتا دێن لەوێدا پیاوێکی ئەنساری هات بەرەو لای حەوزەکە و ڕیشمەی وشترەکەی شل کردەوە بۆ ئەوەی ئاو بخواتەوە کۆچەریەکە ڕێگەی نەدا ئەنساریەکەش بەردێکی لە دیواری حەوزەکە دەرهێنا و فڕێدایە ناو ئاوەکەەوە و ئاوەکە ڕژا و لەبەری ڕۆیشت و لێڵ بوو کەمی کردەوە کۆچەریەکەش توڕە بوو دارێکی بەرز کردەوە و کێشای بەسەری ئەنساریەکەدا و سەری شکاند لە گێڕانەوەکەی ئیبن و ئیسحاقدا دەڵێت کاتێک غەزای بەنی مستەلق تەواو بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەسەر ئاوەکە خێوەتگەی هەڵدا بە مەبەستی مانەوەی بۆ ماوەیەک خەڵکەکەش ئاویان دەبرد عومەری کوڕی خەتاب ڕەزای خوای لەسەر بێ کرێگرتێکی لە هۆزی غەفاری لەگەڵ بوو بە ناوی جەهجاهی کوڕی مەسعود جڵەوی ئەسپەکەی بۆ ڕادەکێشا لەسەر ئاوەکە لەگەڵ سینانی کوڕی وەبرەی جوهێنی هاوپەیمانی بەنی عوفی کوڕی خەزرەج بوو بە شەڕیان دوو گێڕانەوەی تریش هەن چۆنیەتی ڕوودانی ئەم کارە ساتەمان بۆ باز دەکەن کە لە نێوان ئەو دوو کەسەدا ڕووی داوە لە جابیرەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لەگەڵ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بەشداری غەزای بەنی مستەلقمان کرد لە ناو کۆچەریەکان کەسێکی سوعبەتچی هەبوو بەدەستی لە پشتی ئەنساریەکیدا ئەنساریەکەش زۆر تووڕە بوو لەسەر ئەمە بوو بە شەڕیان ئەنساریەکە هاواری دەکردە ئەنساریەکان و کۆچەریەکەش هاواری دەکردە کۆچکاران خەڵکەکەش کۆبوونەوە لەسەر هەردوولایەن هەندێکیان دەیانوت کۆچکارەکان هاوار بمانگەنێ و فریامان کەون هەندێکیش دەیانوت ئەنساریەکان بمانگەنێ و فریامان کەون اینجا بوو بە کێشمە کێشمیان تاوەکو کەوتنە ناوبژیوانیان دەڵێت کاتێک پێغمبەری خوا درودی خی لەسەر بێ ئەمەی بیست فەرمووی ئەوە چییە؟ هاوارکردنی سەردەمی نەفامی دەکەن پاشان فەرمووی ئەو کێشەیە چییە وتمان ئەی پێغمبەری خوا دوو مێرد مناڵ بوو بە شەڕیان یەکێک لە کۆچەریەکان لە یەکێکی ئەنساری داوە ئەویش فەرمووی وازی لێ بهێنن ئەوە بۆگەنە لە گێڕانەوەیەکی تردا ئەوە پیسە هیچی تێدا نییە هەموو کەسێک با براکەی خۆی سەر بخات ئەگەر ستەمکار بێت ڕێگەی نەدا ستەمەکەی بکات ئەوەش سەرکەوتنە بۆ ئەو ئەگەر ستەم لێکراو بوو پشتی بگرێت و سەری بخات جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەنساریەکان ژمارەیان زۆرتر بوو لە کۆچکارەکان لە سەتای هاتنیان بۆ مەدینە پاشان کۆچکارەکان ژمارەیان لەوان زیاتر بوو هەواڵی ئەم ڕووداوەش گەیشت بە عەبدوڵای کوڕی ئوبەی سەرۆکی دووڕوەکان لە گێڕانەوەیەکی تردا هەموو دووڕوە دڵ نەخۆشەکان خۆیان دایە پاڵ عەبدوڵای کوڕی ئوبەی و پێیان وت تۆ جێی ئومێدمان بوویت و هانت دەداین ئێستاش سوود و زیانت بەدەست نییە و ئەو جل شۆڕ و گەڕیدانت بەسەر ئێمەدا زاڵ کرد دیارە کە مەبەستیان لە تازە کۆچکاران بوو عبدوڵای کوڕی ئوبەی تووڕە بوو پاشان وتی ئەوەشیان پێمان کرد ئێمە بەسەر خۆماندا زاڵمان کردن لە وڵاتی ئێمەدا زۆر بوون و زیادیان کرد تا کارگەیشتە ئەوەی بەگژماندا دێن و شەڕمان لەگەڵ دەکەن دواتر بە ئەوانەی دەوروپشتی خۆی وت. ئێوە هیچ مەبەخشن بەوانەی لەگەڵ پێغەمبەردان بۆ ئەوەی لە دەوری کۆ نەبنەوە و بڵاوەی لێ بکەن. مەبەستی خێڵەکیە کۆچکارەکان بوو، چونکە ئەوان لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ خواردنیان دەخوارد و لە مزگەوت دەمانەوە. ئەنساریەکانیش خواردنیان بۆ ئامادە دەکردن. پاشان وتی. ئەگەر ئەوانە دەوری محەمەدیان چۆڵ کرد، ئینجا خواردن بۆ محەممەد بەرن بۆ ئەوەی بۆ خۆی لێی بخوات لەگەڵ ئەوانەی لەگەڵیدان پاشان بە هاوەڵانی خۆی وت واللهی ئەگەر گەڕینەوە بۆ مەدینە دەبێت بەهێز و خاوەن دەسەڵاتەکانمان بێهێز و زەبوونەکانی شار دەربکەین ئینجا ڕووی کردە ئامادەبووانی دەوری خۆی لە خزمەکانی و پێیوتن ئەوە خۆتان چیتان بە خۆتان کرد وڵاتتان بۆ خستنە سەر پشت و ماڵتان لەگەڵ بەشکردن واللهی ئەگەر دەستان بە سامانی خۆتانەوە بگرتایە و هیچتان پێ نەبەخشینایە ئەو کاتە لە وڵاتەکەتانەوە بەرەو شوێنێکی تر دەڕۆیشتن زەیدی کوڕی ئەرقەم دەڵێت من لە پشتی ماممەوە سواری وشترەکە بووم گوێم لە قسەکانی عەبدوڵا بوو ئێمە لە خاڵوانیان بووین قسەکانم بۆ مامم گێڕایەوە ئەویش ڕۆشت بە پێغەمبەری خوای و درودی خوای لەسەر بێ پێغەمبەری خوش درودی خوای لەسەر نردی بە شوێن عبدوڵای کوڕی ئوبەیدا ئەویش هات دەستی کرد بە سوێن خواردن و نکۆڵی کردن و بیانووی هێنایەوە بەوەی ئەو قسانەی نەکردووە هاوەڵەکانی ئەو دوو ڕوەش هاتن سوێندیان خوارد لەسەری پێغمبەری خوش درودی خی لەسەر بێ باوەڕی پێکردن منیش بە درۆ خرامەوە و ئەنساریەکانیش کەوتنە سەرزەنشکردنم هەندێک هاوەڵانی عبدوڵای کوڕی ئوبەی لەبەردەم پێغمبەردا دەیانوت ئای پێغەمبەری خوا دەکرێت ئەو مێردمنداڵە بە هەڵەدا چوبێت و قسەکانی ئەوی جوان نەبیست بێت و تێی نەگەیشت بێت دواتر وتیان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ زەیدی بە درۆ خستۆتەوە مامم هات بۆ لام وتی ئەوەت دەویست پێغەمبەری خوا و مسلمانانت لێت و ڕەبن لێرەدا دووچاری خەم و خەفەتێکی گەورە بووم هاوشێوەی نەبوو لە ژیانمدا زۆر بە دڵتەنگی و غەمباریەوە گەڕامەوە ماڵەوە و دواتر نووسم عومەری کوڕی خەتاب ڕەزای خوای لەسەر بێ کاتێک ئەوەی بیست هات بۆ خزمەت پێغمبەری خوا دروری خوای لەسەر بێ وتی لێم گەڕێ ئەی پێغمبەری خوا با لە گردردنی ئەو دووڕوە بدەم پێغمبەری خوش دروری خوای لەسەر بێ فەرمووی ئەی عمر واز بهێنە خەڵکی دەڵێن محەممەد هاوەڵانی خۆی دەکوژێت ئەو کارە ناکەین بەڵکو فەرمان دەدەم بە ڕۆیشتن و بارکردن لێرە ئەویش لە کاتێکدا بوو کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەرگیز تایدا نەدەڕۆیشت خەڵکەکەش هەستان و باریان کرد ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەڵێت لەو کاتەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بڕیاری ڕۆشتنی دا و ڕۆیشتن گەیشتن بە ئوسەیدی کوڕی حوزەیری ئەنساری سەلامی لە پێغەمبەری خوا کرد درودی خوای لەسەر بێ وەڵامی دایەوە و پاشان وتی، ئەی پێغەمبەری خوا، وەڵڵاهی تۆ لە کاتێکدا دەڕۆیت کاتی ڕۆیشتن نییە، هۆکارەکەی چییە؟ پێغەمبەری خوا فەرمووی، نەتزانیوە و پێت نەگەیشتووە هاوەڵەکەتان چی وتووە؟ ئەویش وتی کام هاوەڵ ئەی پێغەمبەری خوا؟ پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ فەرمووی عەبدوڵای کوڕی ئوبەی وتی چی وتووە فەرمووی پێی وایە بگەڕێنەوە بۆ مەدینە دەسەڵاتدارەکان زەبوونەکان دەردەکەن وتی ئەی پێغمبەری خوا سوێن بەخوا تۆ ئەوە دەردەنیت لە مەدینە ئەگەر حەز بکەیت واللهی ئەو بێ ڕێز و زەبوونە و تۆش دەسەڵاتدار و بەڕێزی لامان پاشانوتی ئەی پێغەمبەری خوا نەرمی بنوێنە لە بەرامبەری وەڵاهی کە خوای پەروەردگار تۆی بۆ ناردین خزمەکانی خەریکی دروستکردنی تاجی پاشایەتی بوون بۆی ئێستا وا هەز دەکات تۆ دەسەڵاتت لێ زەوت کردووە پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەو ڕۆژە خەڵکەکەی بە ڕۆیشتن سەرقال کرد هەتا ئێوارە و وەشەوەکەشی تا بەیانی سەتای ئەو ڕۆژەش هەر لە ڕۆیشتندا بوون هەتا گەرمای ڕۆژ زۆری بۆ هێنان ئینجا لە شوێنێک خستیان و پاش کەمێک بەهۆی زۆر ڕۆشتنیانەوە خەویان لێکەوت پێغمبەری خوا درودی خی لەسەر بێ ئەم ڕێ ڕۆشتنەی بۆ ئەوە کرد تا خەڵکەکە سەرقال بکات قسە و قسەڵۆک لەسەر عبدوڵای کوڕی ئوبەی نەکەن کە سەر بکێشێت بۆ نانەوەی ئاژاوە لە ناو مسلمانەکاندا زەید دەڵێت کاتێک لەگەڵ پێغمبەری خوادا درودی خی لەسەر بێ دەڕۆیشتم سرم داخست بوو بە غەمباری پێغمبەری خوش درودی خی لەسەر بێ گەیشتە لام و گوێچکەی ڕاتەکاندم بە زەردەخەنەوە تەماشای کردم ئەوەندە دڵخۆشی کردم وەک ئەوەی کە بە نەمری لە دنیادا بمێنمەوە پاشان ئەبوو بەکری سەدیق پێم گەیشتوتی پێغەمبەری خوا چی پێوتیت منیش وتم هیچ شتێک تەنها ئەوەندە نەبێت دەستی بە گوێچکەم داهێنا و بە ڕوومدا پێکەنی ئەویش وتی مژدەت لێبێ پاشان عمەری کوڕی خەتابیش پێم گەیشت بە هەمان شێوەی ئەبوو بەکرم وەڵام دایەوە کاتێک ڕۆژ بووەوە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ سوورەتی منافقینی بۆمان خوێندەوە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ بانگی کردمە لای خۆی منیش هەستام چووم سوورەتەکەی بۆ خوێنمەوە دواتر فەرمووی خوای گەورە ڕاستگۆی تۆی دەرخست ئەی زەید پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بانگی دووڕوەکانی کرد بۆ ئەوەی داوای لێخۆشببوونیان بۆ بکات لە لای خوای گەورە بەڵام ئەوان کەوتنە سەر بادان و بە لە خۆبایی بوونەوە و گوێڕایەڵی نەبوون و هەمووشیان پیاوانێکی ڕوخسار جوان بوون هەڵکردنی بایەکی بەهێز بۆ مردنی سەرکردەیەکی دووڕوەکان. لە ڕێگەی گەڕانەوەدا بایەکی توندی بەهێز بەسەر مسلمانەکاندا هەڵی کرد بە جۆرێک ترسیان لێ نیشت پێغمبەری خوا درودی خی لەسەر بێ پێی ڕاگەیاندن کە ئەوە لەبەر مردنی گەورە پیاوێکی دووڕوەکان هەڵی کردووە ئیبن ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەڵێت لە دواییدا پێغمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمانی ڕۆیشتنی بۆ خەڵکەکە دەرکرد و ڕێگەی حیجازی گرتەبەر هەتاوەکو گەیشتە ئەوێ لە سەرو ئاوی نەقیع لەسەر ئاوێکی هەڵقوڵاوی سارد و سازگار دابەزین و خستیان کە ناوی بوقەعا بوو پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیشت کاتێک نزیک مەدینە بوونەوە باەکی بەهێز بەسەر خەڵکەکەدا هەڵی کرد هەتا وای لێهات بارەکانی دەخستن تەنانەت زۆری نەمابوو سوارەکانیش بخاتە ژێر خۆڵەوە و بزریان بکات خەڵکەکە ترسیان لێنیشت پێغەمبەری خوادروری خی لەسەر بێ فەرمووی لێی مەترسن ئەوە هەڵی کردووە لەبەر مردنی یەکێک لە سەرکردەکانی بێباوەڕان لە گێڕانەوەیەکی تردا ئەو باە نێرداوە بۆ مردنی دووڕوویەک کاتێک گەیشتە مەدینە بیستیان ڕیفاعی کوڕی زەیدی کوڕی تابوت مردووە کە یەکێک بوو لە سەرکردەکانی جوولەکەی بەنی قەینوقا کە بە ڕواڵەت مسلمان بوونی خۆی ئاشکرا کردبوو لە ژێرەوەش لەگەڵ دووڕوەکان دەستی تێکەڵ کردبوو بە مردنی لەو ڕۆژەدا کەلێنێکی گەورە لە ڕیزی دووڕوەکاندا دروست بوو لە گێڕانەوەیەکی تردا بینییان ئەو ڕۆژە دووڕوویەکی گەورە لە دووڕووەکان مردووە لە گێڕانەوەیەکی تردا جابیر ڕزای خی لەسەر بێ دەڵێت لەگەڵ پێغەمبەری خوابووم درودی خی لەسەر بێ بایەکی بۆگەنی پیس هەڵی کرد فەرمووی دەزانن ئەو باە چییە؟ ئەوە باو بۆنی ئەو کەسانەیە کە غەیبەتی باوەڕداران دەکەن لە گێڕانەوەیەکی تردا خەڵکانێک لە دووڕوەکان غەیبەتی خەڵکانێک لە مسلمانەکانیان کردووە لەبەر ئەوە ئەو بایە هەڵی کردووە ئەمەش معجززەیەکی پێغمبەری خوایە درودی خی لەسەر بێ ئەگەر نا دیاردە ئاساییەکان هیچ پەیوەندیەکیان نییە بە ژیان و مردنی هیچ کەسێکەوە بۆ زیاتر دڵنیایی لە باسی مردنی ئیبراهیمی کوڕی پێغەمبەری خوادا درودی خی لەسەر بێ ڕوونی دەکەینەوە ئەم ڕووداوەش هەریەکە لە موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبەیر باسییان کردووە و دەڵێن کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ گەیشتە سەر ئاوی بەقعا لەسەر ڕێگەی عوسفان خەڵکەکە باریان داگرت و پشتیان لێکردەوە و بە مەبەستی حەسانەوە و سرەوتن دووچاری بایەکی بەهێز بوون بە جۆرێک ترسیان لێنیشت وترائەی پێغەمبەری خوا ئەو باەت چییە لەم کاتەدا پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ فەرمووی ئەمڕۆ یەکێک لە گەورەی دووڕوەکان مردووە هەر لەبەر ئەوەشە ئەم باە هەڵی کردووە ان شاء ڵا بۆ سەر ئێوە هیچ زیانێکی نابێت مرنەکەشی دوو ڕوەکانی خەفەت بار و تووڕە کردووە لە کۆتایی ئەو ڕۆژەدا بایەکەی خست و خەڵکیش خۆیان کۆکردەوە و بۆ ئەوەی بەڕێکەون لە ناو وشترەکاندا وشتری پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ دیار نەما هاوڵە بەڕێزەکان بەپەلە ڕۆیشتن بۆ دۆزینەوەی یەکێک لە دوڕوەکان کە لە ناو ئەنساریەکاندا بووتی ئەوانە ئەوانە وا بە گورجی بۆ کوێ دەڕۆن هاوڵەکان وتیان بۆ گەڕان بە دوای وشترەکەی پێغەمبەری خوادا درودی خی لەسەر بێ کە ون بووە دۆڕوەکە ژووتی ئایا خوا پێی ناڵێت وشترەکەی بۆ کوێ چووە و لە کوێیە هاوڵەکان قسەکەیان پێ ناخۆش بوو پێیانوت خوا بتکوژێت دووڕوویی دەکەیت ئەی بۆچی غەزا دەکەیت کە ئەوەت لە دڵدایە دووڕوەکە ژووتی هاتووم لەگەڵتان تاکو شتێک لە دنیادا بەدەست بێنم وەڵاهی محمد هەواڵی زۆر گەورەترمان لە ون بوونی وشترەکەی پێدا. هاوەڵەکانی سەرزەنشتیان کرد و پێیان وت وەڵاهی تۆ و ئێمە هەرگیز بە یەکەوە هەڵناکەین ئەگەر بمانزانایە ئەوە لە دڵ و دەروونتدایە بۆ ساتێکیش لەگەڵ تۆدا نەدەبووین دووڕووەکە ماوەیەک لەگەڵیان مایەوە پاشان هەستا و بەجێی هێشتن. خوای گەورەش بە ویستی خۆی قسەکانی گەیاندە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و گوێبیستی بوو. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی لە کاتێکدا دووڕوەکەش گوێی لێ بوو. پیاوێک لە دووڕوەکان خۆشحاڵە کە وشترەکەی پێغەمبەری خوا بزر بووە و دەڵێت ئەوە بۆ خوا شوێنی وشترەکەی پێ ناڵێت تا لێی نەگەڕێن. من خوای پەروەردگار هەواڵی پێدام کە لە کوێیە. هیچ کەسیش غەیب نازانێت تەنها خوای گەورە نەبێت. وشترەکە ئەوە تا وا لەناو ئەو دۆڵەی بەرامبەرتانە ڕیشمەکەی بەدارێکەوە گیر بووە و بەسراوەتەوە پاشان هێنایەنەوە بەو شێوەیە کە فەرموو بووی دووڕوەکەش بە خێرایی ڕۆژ تا گەیشتە ئەو کەسانەی کە قسەکەی لەلا کردبوون ئەوانیش لە شوێنی خۆیان دانیشتبوون و کەسیان لە شوێنی خۆیان هەڵنەسابوون وتی سوێنتان دەدەم بەخوا هیچ کەسێک لە ئێوە لە شوێنی خۆی هەڵنەستاوە و چوو بێت بۆ لای محەممەد قسەکانی منی بۆ گێڕابێتەوە وتیان وەڵاهی شتی وا نەبووە کەسمان لە شوێنی خۆی هەڵنەستاوە لە دوای ڕۆشتنی تۆ لە لامان ئەویش وتی من گوێبیستی قسەکانی خۆم بووم لە لای محەممەد وەڵاهی دەڵێی من ئەمڕۆ مسوڵمان بووم گومانم هەبوو لەسەر پێغەمبەرایەتی ئەو گەواهی دەدەم کە ئەو پێغەمبەری خویە هاوڵەکانی وتیان بڕۆ بۆ لای پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ بۆ ئەوەی داوای لێخۆشببوونت بۆ بکات لە لای خی گەورە پاشان چووە خزمەت پێغەمبەری خوا و دانی نا بە تاوانەکەیدا و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ داوای لێخۆشببوونی بۆ کرد لە لای خوای گەورە جابر ڕزای خوای لەسەر بێ دەڵێت پاشان گەڕینەوە بۆ مدینە بینیمان ئەو ڕۆژە یەکێک لە سەرانی دووڕوەکان مردووە عبدوڵای کوڕی عبدوڵای کوڕی ئوبەی داوای مۆڵەت دەکات لە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ کوشتنی باوکی عەبدوڵڵا هاوەڵێکی بەڕێزی پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ ناوی خۆی حریاب بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ناوی گۆڕی بۆ عەبدوڵڵا واتە بەندەی خوا پاشان خوا لێ ڕازی بێت لە جەنگی یەمامەی دژ بە مسەیلەمەی درۆزن شەهید کرا عکریمە و ئیبن و زەید دەڵێن عەبدوڵڵا لە ڕووی باوکیدا کە ناوی عەبدوڵڵای کوڕی ئوبەی بوو، لەسەر ڕێگەی چوونە ژوورەوەی مەدینە ڕاوەستا بوو، پێی وت، بوەستە، سوێن بە خوا ناچیتە ناو شار هەتاوەکو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ مۆڵەتت نەدا. کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات داوای مۆڵەتی چوونە ناو شاری لێ کرد، پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ مۆڵەتی دا و عەبدوڵڵای کوڕی لەگەڵیدا ڕۆیشت هەتا بردیە ناو مەدینە، پاشان پێی وت، وەڵاهی ناچیتە ناوشار هەتاوەکو دانی پێدانەنەی کە تۆ زەبون و بێدەسەڵاتی و پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ دەسەڵاتدار و ڕێزدارە ئەویش دانی پیانا و ئەوەی کرد عبدوڵا هەر بەوە نەوەستا داوای مۆڵەتی لە پێغەمبەری خواکرد درودی خوای لەسەر بێ بۆ ئەوەی باوکی بکوژێت پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ ڕێگەی نەدا و داواشی لێکرد ئەوەندەی لە ژیانیدا ماوە بە باشترین شێوە هەڵس و کەوتی لەگەڵ بکات لە ئەبوو هڕێرەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت عبدوڵی کوڕی عبدوڵاوتی سوێند بەو زاتەی ڕێزی لە تۆ گرتووە ئەگەر بتەوێت کە لەسەریت بۆ دێنم پێغەمبەری خوش درودی خی لەسەر بێ فەرمووی نەخێر بەڵکو چاکە لەگەڵ باوکت بکە و بە باشترین شێوەش ڕفتاری لەگەڵدا بنوێنە لە گێڕانەوەیەکی تردا بەڵکو نەرم و نیان دەبین لە بەرامبەریدا و بە باشترین شێوەش هەڵس و کەوتی لەگەڵدا دەکەین ئەوەندەی لە ژیانی داماوە لەگەڵماندا لەوە بەدواوە ئەگەر هەر کارێکی نەشیاوی بکردایە ئەوە خزمەکانی ڕوبەڕووی دەبوونەوە و زۆر بە توندی سەرزەنشتیان دەکرد پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ کاتێک ئەوەی پێگەیشت لەبارەی هەڵسوکەوتی خزمانی لەگەڵ عبدوڵادا بە عمەری کوڕی خەتابی فەرموو دەبینی ئەی عومەر سوێن بەخوا ئەگەر بمان کوشتایە ئەو ڕۆژەی کە پێدوتم بیکوژم ئەوە بارودۆخەکە دەشڵەژا لە بەرژەوەندی ئەو خەڵکمان پێوە نەدەما ناوی بەرز دەبەوە بەڵام ئەگەر ئەمڕۆ فەرمام بکەم بە کوشتنی خەڵکەکە دەیکوژن عمەروتی بە دڵنیاییەوە دەزانم فەرمانی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ بەرەکەتدارتر و بەجێترە لە بیر و بۆچوونی من ڕووداوی ئیفک واتە بوختان دوای هەرەس هێنانی دووڕوەکان لە هەڵگیرساندنی ئاژاوە و دووبەرەکی نانەوە و وروژاندنی دەمارگیری سەردەمی نەفامی لە نێوان هاوڵە بەڕێزەکانی پێغەمبەری خوادا ڕووداوێکیان قۆستەوە ئەویش دواکەوتنی دایکی باوەڕداران ئایشە بوو لە سوپای مسلمانان بۆ ئەوەی پێغەمبەری خی پێ ئازار بدەن و تانە و تەشەر لە کەسایەتی ڕێزدار و بەرزی بدەن دوای ئەوەی شکستیان خوارد لە تانەدان لە ئاینی پیرۆزی ئیسلام خی گەورەش پیلانەکەی پوچەڵ کردنەوە و ڕیسوا و نائومێدی کردن پاکی و عیفەت و ڕازگۆیی کچی ڕازگۆی لە ئاسمانەوە ناردە خوارەوە بۆ سەرزەوی لە سوورەتی نوردا چۆنێتی ڕوودا و چیرۆکەکە ئایشە ڕزای خی لەسەر بێ بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ ئەگەر بەنیازی سەفەر بواە تیروپشکی لە نێوان هاوسەرەکانیدا دەکرد هەر کامێکیان ناوی دەربچوایە لەگەڵ خۆی دەیبرد کاتێک غەزای بەنی مستەلق هاتە پێش وەک کارێکی هەمیشەیی تیروپشکی لە نێوان هاوسەرەکانیدا کرد ناوی من دەرچوو لەگەڵ پێغەمبەری خوادا درودی خی لەسەر بێ ڕۆیشتم ئەمەش دوای دابەزینی ئاەتی حیجاب بوو منیان هەڵدەگر لە ناو کەژاوەدا و لەسەر پشتی وشتردایان دەنام ئەگەر بە نیازی ڕۆیشتن بوونایە کەژاوەکەیان دادەگرت و وشتریان بۆ ئامادە دەکردم منیش دەچوومە ناو کەژاوەکە و دادەنیشتم اینجا ئەو کەسانی تەرخان کرابوون دەهاتن پایەکانی کەژاوەکەیان دەگرت و بەرزیان دەکردەوە بۆ سەر پشتی وشترەکە دوای دانانی بە حەبل توندیان بەستەوە اینجا ڕێشمەی وشترەکەیان دەگرت و دەڕۆیشتن کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە غەزاکە بووە و گەڕایەوە بەرەو مدینە هەتاوەکو لە مەدینە نزیک بوونەوە لە شوێنێک لایاندا و خستیان بە مەبەستی حەسانەوە بەشێک لە شەو لەوێدا مانەوە و پاشان فەرمانی ڕۆیشتنی دەرکرد خەڵکەکەش کەوت نەڕۆیشتن من لە سەروبەندی خۆ ئامادەکردن بۆ ڕۆیشتن هەستام چووم بۆ سەر ئاو ملوانکەیەکم لە ملدا بوو کە نقێمێکی لەسەر بوو لە شاری ڕەفاری یەمەند دروست کرا بوو ڕۆیشتم هەتاکو لە سوپاکە دوورکەوتمەوە کاتێک تەواو بووم ملوانکەکەم لە ملدا نەما بوو بێ ئەوەی بزانم من گەڕامەوە لای کەژاوەکەم دەستم لە گردنمدا دەبینم ملوانکەکەم پساوە و نەماوە لەو کاتەشدا خەڵکەکە خەریکی بارکردن و ڕۆیشتن بوون گەڕامەوە بۆ ئەو شوێنەی کە بۆی ڕۆشت بووم بە دوایدا گەڕام تا دۆزیمەوە دوای ئەوەی ملوانکەکەم دەستکەوتەوە ئەو کەسانش کە کەژاوەکەی منیان هەڵدەگرت هاتبوون کەژاوەکەیان هەڵگرت بوو خستبوویانە سەر پشتی وشترەکەم لەبەر ئەوەی بەگەلە کۆمەکێ کەژاوەکەیان بەرز دەکردەوە وایان زانی بوو من لە ناویدام ئافرەتانیش لەو ڕۆژگارەدا سوکەڵە بوون گۆشتن و قەڵەو نەبوون تەنها پارویەکیان خواردن دەخوارد خەڵکەکەش هەستیان بە گۆڕان نەکردبوو لە کەژاوەکەدا پاشان بەرزیان کردبووەوە و وشترەکەیان پێش خۆیاندا بوو ڕۆیشت بوون دوای ئەوەی سوپاکە ڕۆیشت هاتمەوە شوێنی خۆم هیچ کەسێکی لێ نەمابوو کە بانگی بکەم و وەڵامم بداتەوە چوومە هەمان شوێنی پێشوم واگومانم بر کە ئەوان هەستیان کردبێت منیان لەگەڵ نەمام و دواتر بە دوامدا دێنەوە کاتێک لە شوێنەکەی خۆم دانیشتبووم خەو زۆری بۆ هێنام و نووسم سەفوانی کوڕی معتیلی سولەمی لە دوای سوپاکەوە دەمایەوە بە مەبەستی کۆکردنەوەی کەلوپەلی بەجێماوی سوپاکە سەفوان دێتە لای شوێنەکەی من ڕەشایی مرۆڤێکی نووسوی بەرچاو دەکەوێت لە من نزیک دەبێتەوە و دەمناسێتەوە چونکە پێش فەرزبوونی باڵاپۆشی منی بینی بوو کە منی بینیوتی ئیننا لله و ئیننا ئیلەیه ڕاجعون ئەوە خێزانی پێغەمبەری خوایە درودی خوای لەسەر بێ من خۆم لە جلەکانم پێچابوو لە دەنگی ئەو بەخەبەر هاتم سەرەتا بەگەڕانەوەی ترسم لێ نیشت کاتێک ناسیمەوە دەموچاوم داپۆشی واللهی نە من قسەیەکەم لەگەڵ کرد نە قسەیەکیشم لەو بیست تەنها وشەی ئینالی لاه نەبێت اینجا وشترەکەی نزیک کردەوە لێم و منیش هەستام و سوار بووم پاشان ڕێشمەی وشترەکەی گرت بەدەستێەوە و ڕۆیشت بەرەو سوپاکە ئەمەش کارێکی ئاسایی بوو لە ناو عەرەبدا باو بوو جێگەی سەرسوڕمانیش نەبوو هەتا گەیشتین بە سوپاکە واللهی خەڵکەکە نەیانزانی کە منیان بەجێ هێشتووە هەتاکو بەرەو لایان چوین خەڵکەکە لایاندا بوو لە گەرمای دوانیوەڕۆدا بە ناوی خی بەخشندەی میهرەبان ئەڵلقەی چل و شش بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا گەیشت نەسەر ڕووداوی ئیفێک ئەو ڕووداوەی کە دووڕوەکان تۆمەتیان خستە پاڵ دایکە ئایشە ڕزای خی لەسەر بێ گوێ لە دایکە ئایشە دەگرین خۆی ڕووداوەکەمان بۆ دەگەڕێتەوە گەیشتینە ئەوەی کە باسی لەوە دەکرد خەڵکەکە لایاندا بوو لە گەرمای دوای نیوەڕۆدا ئینجا ئەوەی خۆی خستە تاوانەوە کەوتە قسە و قسەڵۆک لەبارەی منەوە بوختانچیەکان دەستیان کرد بە قسە هۆنینەوە و سەربازگەکەیان شڵەژاندبوو بە بوختان و قسەی نابەجێ خی گەورە زاناترە بەو شتانەی ئەوان دەیانوت ئەوەی سەرکردایەتی بڵاوکردنەوەی ئەو درۆ بوختانی دەکرد عبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول بوو عروە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێم گەیشتووە کە عبدوڵای کوڕی ئوبەی درۆ بوختانەکەی بڵاو کردەوە و کلک و گوێی بۆ دەکرد و بە چرپە چرپ بە گوێی خەڵکی دادەدا دایکە ئایشە ڕزای خی لەسەر بێ بەردەوامە لە گێڕانەوەی بەسەرهاتەکە و دەفەرمێت هاتینەوە مەدینە و نەخۆش کەوتم نەخۆشیەکی زۆر تونند ماوەی یەک مانگ بەسەر ڕووداوەکەدا تێپەڕی بوو خەڵکی کەوتبوونە قسەکردن لەسەر قسەی بوختانچیەکان من هیچ شتێکم لەبارەیەوە نەدەزانی وە هیچ شتێک لەبارەی ئەو بوختانەوە بە من نەگەیشتبوو دواجار قسەکە گەیشت بۆ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و دایکم و باوکم نە زۆر و نەکەم هیچیان لەو بارەیەوە بۆ من باز نەدەکرد تەنها ئەوە نەبێت شتێکم لە دەموچاوی پێغەمبەردا بەدی دەکرد ئەو سۆز و بەزەیەی جارانم نەدەبینی لە کاتی نەخۆشیەکەمدا جاران کە نەخۆش دەکەوتم سۆز و بەزەیەکی زۆری دەنواند لە بەرامبەرم بەڵام ئەم جارەیان ئەوەم تیا بەدی نەکرد دایکم لەلام بوو کە نەخۆش بووم لەبەر دەم دەرگاکەدا وەستا پێغەمبەری خوادروری خوای لەسەر بێ هات سەلامی کرد و پاشان فەرمووی نەخۆشەکەتان چۆنە ئێستا هیچ قسەیەکی نەکرد و پاشان ڕۆیشت ئەمەش گومانی لەلا دروست کردم بەڵام هەستم بە هیچ شتێ نەکرد هەتاکو چاک بوومەوە شەوێک لەگەڵ دایکی مستەحی کوڕی ئوساسە دەرچووم بۆ دەست بە ئاو گەیاندن ئێمە دەرنەدەچوین تەنها بە شەو نەبێت ئەوە پێش ئەوەی ئاودەست لە نزیک ماڵەکانماندا دروست بکرێت چونکە نەریتی عربە کۆنەکانمان هەبوو دەچوینە دەرەوە پێشتر بێزمان دەکردەوە ئاودەست لە ماڵەکانماندا دروست بکەین دوای ئەوەی تەواو بووین لەگەڵ دایکی مستەحی کوڕی ئوساسە هاتینەوە کە دایکی پوری ئەبوو بەکر بوو لەبەر دەمی ماڵماندا دایکی موستیح قاچی لە کراسەکەی گیر بوو ساتمەیەکی کرد پاشان وتی ئای لە ناو چیت موستیح پێم وت ئەوە چۆن ئەو قسەیە بە کوڕەکەت دەڵیت خراپت وت بێدەنگ بوو پاشان ساتمەیەکی تری کرد بە هەمان شێوە قسەم لەگەڵ کرد بۆ جاری سێهەم ساتمەیەکی کردەوە و هەمان قسەی بە مستەحوتەوە منیش بەڕوویدا هەڵشاخام وتم خراپترین قسەت کرد دەرهەق بە پیاوێک کە بەشداری غەزای بەدری کردووە وتی واللهی لەبەر تۆ قسەی پێ دەڵێم وتم لەبەر من بۆچی وتی بۆ نەتزانیوە ئەی کچی ئەبوو بەکەر وتم چیم نەزانیوە ئەویش وتی ئەی هاوار بۆ نەتبیست تۆ چی دەڵێن منیش وتم چی دەڵێن اینجا هەواڵی دامێ بە قسە و قسەڵۆکی بوختانچیەکان منیش وتم تۆ ئەوەت بیستووە لەبارەی منەوە ئەویش وتی بەڵێ سوێند بەخوا ئەوانە ئەوە دەڵێن منیش گەڕامەوە بۆ ماڵەوە و زۆر بێتاقەت بووم نەخۆش کەوتم بەرەبەرە نەخۆشیەکەم زیادی دەکرد لەو کاتەی گەڕامەوە بۆ ماڵەوە پێغەمبەری خوادروری خوای لەسەر بێ هاتەوە سەلامی کرد و فەرمووی حاڵت چۆنا وتم ڕێگەم بدە بچمەوە ماڵی باوکم من دەمویست لە دەنگ و باسەکە دڵنیابم لە ڕێگەی دایکم و باوکمەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕێگەی پێدام و منداڵێکی لەگەڵ ناردم و گەیشتمە ماڵی باوکم لە دەرگا چوومە ژوورەوە بینیم دایکم ئوم ڕوممان لە خوارەوەیە باوکیشم ئەبوو بەکرد لەسەرەوە بوو نوێژی دەکرد و قورآانی دەخوێند دایکم پێیوتم چ شتێک تۆی هێناوە ئەی کچە شیرینەکەم منیش دەنگ و باسەکەم بۆ گێڕایەوە ئەو وتەکان کاریگەر نەبوون بەلایەوە وەک چۆن بەلای منەوە کاریگەر بوو وتی ئەی کچی شیرینم لەسەر خۆبە گوێی مەدەرێ واللهی هیچ کاتێک نەبووە ئافرەتێکی وەک تۆ جوان لە لای پیاوێک بێ و خۆشی بوێت و قسە و قسەڵۆکی بۆ هەڵ نەبەسرا بێ و ئیرەیی پێ نەبرا بێ وتم باوکیشم بەمە دەزانێت ئەویش وتی بڵێ وتم ئەی پێغمبەری خوش وتی، بەڵێ، منیش وتم، سبحان اللە، خەڵکی بەو جۆرە لەبارەی منەوە قسە دەکەن؟ هەنسکم دەدا و دەگریام و فرمێسک لە چاوم نەدەوەستا. ئەبوبەکری باوکم گوێی لە دەنگم بوو، لەسەربان قورئانی دەخوێند، هاتە خوارەوە، بە دایکمی وت، ئەوە چییەتی؟ دایکم پێی وت ئەو قسانەی بیستووە کە دەربارەی دەوترێت. چاوەکانی پڕ بوون لە فرمێسک وتی، سوێندت لێ دەخۆم ئەی کچی شیرینم، دەبێت بڕۆیتەوە بۆ ماڵی خۆت، منیش گەڕامەوە ماڵەوە. ئەو شەوە دەستم بە گریان کرد، تا بەیانی فرمێسک وشک نەبوو لە چاوم و خەویشم لێ نەکەوت. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بانگی هەریەک لە عەلی کوڕی ئەبی تالیب و ئوسامەی کوڕی زەیدی کرد پرسیاری لێکردن دەربارەی من کە لێم جیا ببێتەوە ئوسامە ئاماژەی بەو پاکیە کرد کە لەبارەی منەوە دەیزانی و و دەشیزانی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چ خۆشەویستیەکی هەیە بۆ هاوسەرەکەی بە چاکترین شێوە باسی کردووتی هاوسەری خۆتە ئەی پێغەمبەری خوا سوێند بەخوا لە چاکە بەولاوە هیچی لێ نەبیستراوە ئەوەی باس دەکرێت درۆ و بوختانە بەڵام عەلی کوڕی ئەبوو تاالب ڕزای خوای لەسەر بێ وتی خوای گەورە پەکت ناخا و دەرود لێ دەکاتەوە و ئافرەتی هاوشێوەی ئەویش زۆرن بۆ زیاتر دڵنیابوونیشت پرسیار لەو ئافرەتە خزمەتکارە بکە ڕاستت پێ دەڵێ ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هاتە ماڵەوە و پرسیاری لە خزمەتکارەکە کرد دەربارەی من پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بانگی بورەیرەی کرد تاکو پرسیاری لێ بکات و فەرمووی، ئەی بورەیرە هیچ شتێکت لێ بینیوە جێگەی گومان بێ؟ بورەیرە وتی، سوێند بەو زاتەی تۆی بە حەق بۆ ناردووین هیچم لێ نەبینیوە بۆی بشارمەوە تەنها ئەوە نەبێت ئەو ئافرەتێکی تازە پێگەیشتووە جاری وا هەیە لەسەر هەویرەکەی خەوی لێ دەکەوێ و پەلەوەرە ماڵیەکان دێن لە هەویرەکە دەخۆن هەندێک لە هاوەڵەکان خۆیان لێ مڕومۆچ کرد لە گێڕانەوەیەکی تردا عەلی کوڕی ئەبو تالیب ڕەزای خوای لەسەر بێ هەستا و لێیدا و خستی بە زەویدا و پێی وت لەگەڵ پێغەمبەری خوادا ڕاستگۆ بە ئەویش وتی سبحان اللە وەڵڵاهی هیچ شتێک لەبارەی نازانم بە خراپە وەک ئەوەی زەڕەنگەر دەیزانێت لە پوختەکردنی زێڕدا لەناو کانزاکاندا عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەو باسە گەیشتەوە بە سەفوان کە قسەکانی بۆ هەڵبەسرا بوو ئەویش وتی واللهی هیچ شوێنێکی ئافرەتم نەدیوە بە ناشەرعی لەو بارەوە و هاوسەرەکەی ئەبوو ئەیوبی ئەنساری بە ئەبوو ئەیوبی وت بیستوتە کە خەڵکی چی دەڵێن قسەکانی بوختان چێکانی بۆ گێڕایەوە و ئەویش وتی سبحان الله بۆ ئێمە نەهاتووە قسەی لەبارەوە بکەین پاک و بێگەردی بۆ خوا ئەوە بوختانێکی گەورەیە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ڕۆژێکیان لەسەر مینبەرەکەیەوە وتارێکی بۆ مسلماناندا سەبارەت بە بێ ئابڕووییەکانی عەبدوڵڵای کوڕی ئوبەی، لە گێڕانەوەیەکی تردا عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەڵێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەستا بۆ وتاردان لەسەر من، سەرەتا دەستی کرد بە سوپاس و ستایشی خوای پەروەردگار، پاشان فەرمووی، ئەی کۆمەڵانی مسوڵمان، کێ لە ئێوە بڕ و بیانوومان پێ دەگرێ و ئازارمان دەدات بە قسە وتن بە هاوسەرەکەمان؟ وەڵڵاهی لە چاکە و خێر بەولاوە هیچ شتێکم لێ نەدیوە. باسی پیاوێک دەکەن کە لە چاکە و خێر بەولاوە هیچمان دەربارەی نەزانیوە لە گێڕانەوەیەکی تردا فەرمووی ڕێگەیەکم بۆ دابنێن لەسەر خەڵکانێک کە قسە و قسەڵۆک دروست دەکەن واللهی هیچ خراپێکم لێ نەدیوە لەگەڵ چ کەسێکیش واللهی هیچ خراپێکی لەبارەوە نەزانراوە هیچ کاتێکیش نەهاتۆتە ماڵەکەم گەر من لە ماڵەوە نەبووبم بۆ هەر سەفرێکیش چووبم لەگەڵمدا بووە و دا نەبراوە سەعدی کوڕی معازی ئەنساری هەستا وتی ئەی پێغەمبەری خوا واللهی من پشتیوانیت دەبم ئەگەر لە هۆزی ئەوسا ئەوە خۆمان دەیکوژین و ئەگەر لە براکانیشمانە لە هۆزی خەزرەج فەرمانت بدە و چی بڵیت جێبەجێی دەکەین سعدی کوڕی عوبادە کە گەورەی خەزرەجەکان بوو پیاوێکی خواناسیش بوو لێرەدا دەمارگیری جوڵاندی و هەستا و بە سعدی وت وەڵاهی درۆ دەکەیت ناتوانیت بیکوژیت ئەگەر لە هۆزەکەی خۆت بواە حەزت نەدەکرد بیکوژی ئوسەیدی کوڕی حوزەیر هەستا وتی وەڵاهی تۆ درۆ دەکەیت لەوەدا سوێن بەخوا دەیکوژین تۆش دووڕوویت پشگیری لە دووڕووەکان دەکەیت ئەوس و خەزرەج خەریک بوو ببێت بە شەڕیان ئینجا پێغەمبەری خوادروری خی لەسەر بێ لەسەر منبەرەکەی هاتە خوارەوە و بێدەنگی کردن ئەم ئایەتەی بۆ دووبارە دەکردنەوە هەتاکو هێور بوونەوە پاشان دەستیان کردە ملی یەکتری و ئاشت بوونەوە و ڕۆیشتن پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ بێدەنگ بوو ئەو ڕۆژە من هەر بەشم گریان بوو فرمێسک لە چاوەکانم نەدەبڕا خەویش نەدەچوە چاوم دایک و باوکم لەلام بوون دوو شەو و ڕۆژێک لەسەر یەک گریام هەتا گومانم وابوو کە گریان جەرگی پارچە پارچە کردووم دەڵێت دایکم و باوکم لەلام دانیشت بوون منیش هەردەگریام ئافرەتێکی ئەنساری داوای هاتنە ژوورەوەی کرد تا بێت بۆ لام یارمەتیم بدا منیش ڕێگەمدا هاتە ژوورەوە و دانیش لەگەڵمدا ئەویش گریا لە گێڕانەوەکەی ئوم ڕوماندا ڕزای خی لەسەر بێ دەڵێت لە کاتێکدا من لە لای ئایشە دانیشت بووم ئافرەتێکی ئەنساری هاتووتی خی گەورەوا بکات بە فلان و فلان ئەم ڕمانوتی لەبەرچی وتی کوڕەکەی منیش بەم جۆرە قسە لەسەر بوختانەکە دەکا ئەویش وتی، قسەی چی؟ ئافرەتەکە وتی، قسە و قسەی ئاوا دەڵێن. عایشە پێی وت، پێغەمبەری خوداش بەم جۆرە بیستوویەتی؟ وتم، بەڵێ. وتی، ئەبوو بەکریش؟ وتی، بەڵێ. ئوم ڕومان دەڵێت، عایشە بەلادا هات و لە هۆش خۆی چوو. کە هاتەوە سەر خۆی، دووچاری لەرزوتایەکی توند ببوو. فەرمووی لەوانەیە. بەهۆی ئەو قسانەوە بێت کە دەربارەی دەکرێت منیش وتم بەڵێ ئایشە دەڵێت باوکم و دایکم لەلام بوون کاتێک پێغمبەری خودداش درودی خی لەسەر بێ دوای ئەوەی نوێژی ئاسری کرد هاتە ژوورەکەم و دایکم و باوکم لەولاولام دانیشت بوون سەلامی کرد و دانیشت و لەو ڕۆژەوەی بوختانەکەم بۆ کرابوو لەلام دانەنیشت بوو و ماوەی مانگێک بوو هیچ لە وەحی بۆ پێغمبەری خوادرودی خی لەسەر بێ نەهاتبوو دەربارەی من. دەڵێ کە دانیشت دەڵێت کە دانیشت سوپاس و ستایشی خی گەورەی کرد و پاشان فەرمووی ئەی ئایشە قسەی ئاوا و ئاوام پێگەشتووە لەبارەی تۆوە ئەگەر تۆ پاکیت و دووریت لەو کارە خی گەورە پاکی تۆ دەردەخات و ئەگەر دووچاری ئەو کارە بوو بیت لە گێڕانەوەیکی تردا ئەگەر ئەو تاوانە خراپەت ئەنجام داوە ئەوە داوای لێ خۆشببوون لە خوددا بکە و تەو بە بکە چونکە ئەگەر بەندەدانی نابەتاوانی خۆیدا و پاشان تەوبەی کرد خوای گەورەش تەوبەی لێ وەردەگرێت عائیشە دەڵێت ئافرەتێکی ئەنساری لەو کاتەدا هاتبوو لە بەردەم دەرگاکەدا دانیشتبوو پێم وتن ئەوە بۆ لە بەردەمی ئەو ئافرەتە ئەو شتانە باز دەکات پێغمبەری خوددا درودی خی لەسەر بێ ئامۆژگاری کردم کاتێک پێغمبەری خوا لە قسەکانی بۆەوە فرمێسکەکانم سڕیەوە و ڕوون کردە باوکم وتم لە جیاتی من وەڵامی بدەرەوە وتی وەللەهی نازانم چی بە پێغەمبەری خوا بڵێم درودی خوای لەسەر بێ ئینجا ڕووم سوڕان بۆ لای دایکم و بە هەمان شێوە بە ئەویشم وت ئەویش نەیتوانی وەڵام بداتەوە ئایشە دەفەرموێت سوێن بەخوا ئەوەی لەو ڕۆژگارە بەسەر ماڵی ئەبوو بەکردا هات بەسەر هیچ بنەماڵەیەکی تردا نەهاتووە کاتێک ئەوان بێدەنگ بوون من ئافرەتێکی تازە پێگەیشتوو بووم زۆرم لە قورآن لەبەر نەبوو سوپاس و ستایشی خی گەورەم کرد بەوەی کە شایستەیەتی ئینجا وتم واللهی واللهی دەزانم گوێبیستی قسانێک بوون کە خەڵکی لەبارەی منەوە دەیڵێن تا لە دەروونتاندا جێگیر بووە و باوەڕیشتان پێکردووە ئەگەر من بڵێم ئەو کارەشم نەکردووە و خی پاک و بێ هاوتاش ئاگادارە کە من پاک و ڕاستگۆم ئەو کات ئێوە باوەڕم پێ ناکەن و هیچ سوودێکی نییە لەبەر ئەوەی چۆتە دڵتانەوە و برینداری کردوون و ئەگەر لەبەر ئێوەش بڵێم ئەو کارم کردووە خوش ئاگادارە کە من بەریم و نەم کردووە ئەو کات ئێوە باوەڕم پێ دەکەن و دەڵێن بۆ دواجار چوە ژێرباری و ساغی کردەوە لەسەر خۆی واللهی هیچ ناڵێم تەنها ئەو قسەی باوکی یوسف دەڵێمەوە لەو کاتەدا ناوی یەعقوبم بیر چووبوو کە دەیفەرموو فصبر جمیل و اللە المستعان علی ما تصفون واتە ئارام گرتنێکی جوان ئارام دەگرم خوا پشتیوانم بێت لەسەر ئەوەی ئێوە بۆم باز دەکەن پاشان ڕوون سوڕاند و پاڵکەوتم لەسەر جێگەکەم ئومێدەوار بووم خوای پەروەردگار پاکیم دەربخات بەڵام وەڵاهی گومانم بەوە نەدەبرد کە خوای گەورە وەحی لەبارەی منەوە بنێرێتە خوارەوە و بخوێنرێتەوە لە مزگەوتەکان و نوێژی پێ بکرێت من خۆم لەوە بە بچووکتر دەبینی کە خودا لە قورئاندا قسەم لەسەر بکات بەڵام بە هیوای ئەوە بووم لە خەودا شتێک بە پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ نیشان بدا و پاکی منی بۆ ڕوون بێتەوە وەڵاهی هێشتا قسە دەکرا کەس لە دانیشتنەکە هەڵنەستا بوو کە وەحی بۆ پێغەمبەری خوا هات درودی خوای لەسەر بێ ئێمە هەموو بێدەنگ بووین پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو حاڵەتەی بەسەردا هات کە پێشتر دووچاری دەبوو زۆر بەتوندی عارەقەی دەکرد وەک دەنکە مرواری لە لەشی دەردەچوو ئەگەر لە ڕۆژێکی زستانیشدا بواە لەبەر قورسی ئەو قورآانی کە بووی دەهاتە خوارەوە ئێمەش بە پۆشاکێک دامانپۆشی و سەرینێکی پێستمان خستە ژێر سەری من کاتێک بینیم بەو شێوەیە زۆر دڵخۆش بووم هیچ باکم نەبوو چونکە دەمزانی پاک و بێگوناهم و خی باڵا دەستیش ستەمم لێ ناکە بەڵام دایکم و باوکم سوێند بە و زاتەی گیانی ئایشەی بەدەستە هێشتا هیچ لە پێغەمبەری خوددا دیار نەبوو دەترسام گیانیان دەربچێت لە ترسا نەوەکو ئەو قسانەی خەڵکی دەیکەن ڕاست دەربچێت. ئەبوبەکری سدیق دەڵێت، تەماشای پێغەمبەری خوام دەکرد، دەترسام کە شتێک لە ئاسمانەوە بێت و گەڕانەوەی نییە. وە تەماشای عائیشەم دەکرد، بێدار بۆتەوە و باکی نییە، دڵخۆش دەبووم و بەردەوام سەیری ئەملاولام دەکرد. کاتێک وەحی تەواو بوو، ڕووی گەشایەوە و دانیشت. من هەستم پێکرد کە ناوچەوانی گەش دەبۆوە و پێدەکەنی. وابزانم یەکەم وشەی کە فەرمووی پێی وتم ئایشە سوپاسی خوا بکە خوای گەورە پاکی تۆی دەرخست لە گێڕانەوەیەکی تردا مژدە بێت ئەی ئایشە خوای گەورە پاکی تۆی لە ئاسمانەوە دەرخست وتم سوپاس بۆخوا دایکم پێیوتم هەستە سەری پێغەمبەری خوا ماچ بکە و سوپاسی بکە دەڵێت من زۆر توڕە بووم وتم نەخێر وەڵاهی هەڵناسم و سوپاسی ئەو ناکەم بەڵکو سوپاسی ئەو خوایە دەکەم کە پاکی منی دەرخست خی گەورەش ئەم ئاەتەی ناردە خوارەوە أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين جاءوا بالإفك عصبة منكم واتە بە دڵنیاییەوە ئەوانەی بوختانەکەیان هەڵبەست دەستەیەک بوون لە خۆتان وا خۆیان نیشان دەدا کە لە خۆتانن وا مەزانن کە ئەو بوختانە شەڕ و خراپ بوو بۆتان بەڵکو خێر بوو بۆتان تا ئیمانداران لە دووڕوەکان جیا ببێتەوە ئیماندارانی دڵپاگوریا ببنەوە و بێگومان تاوانی هەر کەس لەو بوختانچیانە لە گردردنی خۆی دایەتی ئەو کەسەش سەرۆک و گەورە و هەڵبەستی بوختانەکەیە سزایەکی سەخت و گەورە بۆی ئامادەیە دەبوایە هەر کە ئەو بوختانەتان بیست ئیمانداران لە پیاوان و لە ئافرەتان گومانی چاکیان بە خۆیان ببوایە و بیان وتایە ئەمە بوختانێکی ئاشکرایە لە گێڕانەوەیەکی تردا عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک خی گەورە پاکی منی ناردە خوارەوە ئەبوو بەکری باوکم سەری ماچ کردم وتم بۆچی پاساوت بۆ نەدەوتم ئایا ئێستا عیفەتی منت بۆ دەرکەوت؟ ئەویش وتی چ ئاسمانێک سێبەر دەکات بەسەرمەوە و چ زەویەک دەمگرێتە خۆ گەر من بدوێم سەبارەت بە باسانێک کە ئاگاداریم لی نەبێت پاشان پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ چوو بۆ مزگەوت و وتارێکی بۆدان و ئەو ئاەتەی خوێندەوە کە خی گەورە لەسەر ڕووداوی ئیفک نردوێتە خوارەوە اینجا فەرمانی دا حەد و سزای بوختان بسەپێنرێت بەسەر مستحی کوڕی ئوساسە و حەسانی کوڕی سابیت و حەمنەی کچی جەحش ئەمانەش مسوڵمانی ڕاستەقینە بوون بەڵام کەوتنە تاوانەکەوە و بەڕوونی قسەیان لەسەر بوختانەکە دەکرد عیشە دەڵێت کاتێک خی گەورە ئاەتی ناردە خوارەوە لەسەر پاکی من ئەبوو بەکری سەدیق کە لەوە و پێش هاوکاری میستحی دەکرد بەهۆی خزمایەتی و نەداری ئەوەوە وتی واللهی لەمە دوا بە هیچ جۆرێک هاوکاری میستح ناکەم لەبەر ئەو قسەی لەبارەی ئایشەوە کردویەتی خی گەورەش ئەم ئاەتی دابەزاند لەسەر ئەبوو بەکرد لەبەر ئەوەی بەشدار بوون لە وتنی بوختانەکەدا، دەبا لێبووردە بن، دەبا چاوپۆشی بکەن، مەگەر حەز ناکەن خوا لێتان خۆش بێت، خوایش هەمیشە لێخۆشبوو و میهرەبانە. ئەبوبەکر وتی، بەڵێ وەڵڵاهی پێم خۆشە خوای پەروەردگار لێم خۆش بێت، یارمەتیەکەی گەڕاندەوە بۆ میستیح و بڕیاریدا هەرگیز لێی نەبڕێت، لەوەو پێش پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پرسیاری کردبوو لە زەینەبی کچی جەحش و فەرموو بووی ئەی زەینەب هیچ شتێک دەربارەی ئایشە دەزانیت هیچت لێ دیوە ئەوی ژووتی ئەی پێغەمبەری خوا گوێ و چاوی خۆم دەپارێزم لە خراپە بە خوددا لە چاکە بەولاوە هیچی لەبارەوە نازانم عایشە ڕزای خوای لەسەر بێ دەڵێت لە ناو هاوسەرەکانیدا ئەو هاوشانی من بوو لە هەموو ڕوویەکەوە بەڵام خوای گەورە پاراستی بەهۆی لە خواترسانەکەیەوە چاک نەبێت نەیگوت لەبارەی منەوە بەڵام خوشکەکەی حەمنەی کچی جەحش لەبەر زەینەب وەک بربەرەکانی لە دژی من کەوتە ناو بوختانەکەوە و هەستا بە بڵاوکردنەوەی، بەمەش خۆی تووشی سزا کرد و دووچاری سزای حەد بوو، لەگەڵ ئەوانی تردا کە بە گەرموگوڕی قسەیان تێدا کرد، میستح و حەسان و حەمنە، لەگەڵ سەرکردەی دووڕووەکان عەبدوڵڵای کوڕی ئوبەی کە ڕۆڵی سەرەکی دەگێڕا و خەڵکی بۆ کۆ دەکردەوە و بە ناویاندا بڵاوی دەکردەوە. بەمجۆرە خوای گەورە پارێزگاری لە خێزانی پێغەمبەرەکەی کرد. ئەو ئایەتە ڕاچڵەکێنەرەی ناردە خوارەوە و پیلانی دووڕووەکانی پووچەڵ کردەوە و ترساندنی بە سزایەکی گەورە. هەروەها بوختانەکەیانی ڕوون کردەوە و موسڵمانانیشی ئامۆژگاری کرد و بە ئاگای هێنان لە دووڕووەکان و ئاکارە پیس و پلانگێڕەکانیان لەسەر ئەم ڕووداوە. زەمەخشەری ڕەحمەتی خوای لێبێ دەڵێت ئەگەر قورئان هەموو سیر بکەیت و چاو بگێڕیت بەو سزایانەی کە خوای گەورە سەرپێچی کارانی پێدەترسێنێت نابینیت لە هیچ جێگەیەک بە ئەندازەی ئەو بوختانەی بۆ ئایشە کراوە تووڕە بووبێت بەو شێوەیە کە بوختانچەکانی بە نەفرەت کردووە لە دنیا و دواڕۆژدا و بەڵێنی سزایەکی گەورەی پێداون لە ڕۆژی دواییدا بە جۆرێک زمان و دەست و قاچیان دێتە گۆ و گەواهیان لەسەر دەدات بۆ ئەو بوختان و درۆی هەڵیان بەست خی گەورەش سزایەکی شایستە بە خۆیانی بۆ داناون تا بزانن کە خی گەورە حەقە و ئاگادارە ئەم سزایە بۆ هاوبەش پەیداکەران و بتپەرستانیش بڕیار نەدراوە مەگەر بۆ کەسێک هاوشێوەی ئەوان بێت لە بێ ئابڕووییدا ئیبن عباس ڕەزای خوای لەسەر بێ لە بەسڕە دەیوت هەر کەسێک تاوانێک بکا و تەوبە بکات خوای گەورە تەوبەی لێ وەردەگرێت تەنها کەسێ نەبێ کە قسە لەسەر ئایشە بکا ئەمەش بۆ گەورە نیشاندانی ئەو درۆ و بوختانەیە خوای گەورە پاکی چوار شتی بە چواری تر دەرخستووە پاکی یوسفی دەرخست بە زمانی شاهیدەکەی و شەهیدە شاهید من ئەهلها و پاکی موسای دەرخست لە بەرامبەر قسەی جوولەکەکان کە دەیانوت عیبدارە لاشەی بەو بەردەی کە جلەکانی برد لە کاتی خۆششتندا و پاکی مەریەمی دەرخست بە قسەکردنی کۆرپەلەکەی لە ناو بێشکەکەدا کە بانگی کردووتی من بەندەی خوام و خۆی پاکی عیشەی دەرخست بەو ئایەتە گەورانەی کە لە قورئاندا ناردوویەتیە خوارەوە کە هەتا هەتایە دەخوێنرێتەوە سەیر بکەن خودا پاکی عایشەی چۆن بەرز کردەوە بەسەر ئەواندا ئەوەش بەهۆی پایە بەرزی پێغەمبەری خودامانە درودی خوای لەسەر بێ ئەمەش بۆ بە ئاگاهێنانەوە و دەرخستنی بەرزی پلەوپایی سەروەری نەوەی ئادەمە کە هەڵبژاردەی سەرەتا و کۆتایی مرۆڤەکانە و نیشانە و بەڵگەی خودایە بۆ گشت جیهان. هەر کەسێک دەیەوێت لە پلە و پایی پێغمبەری خوددا تێبگات با سەیری ئاەتەکانی ئیفک بکە و ورد بێتەوە کە چۆن خی گەورە تووڕە بوو لەو کەسانەی قسەیان بۆ هاوسەرەکەی هەڵبەستووە و بختانەکەشیانی پوچ کردەوە و پەردەی لەسەر لاداوە ئازیزان بەم جۆرە خی گەورە پاکێتی دایعاایشەی دەرخست و ڕزگاری کردن لەو ناخۆشی و ناڕەحەتیەی کە بەهۆی دووڕەکانەوە بۆیان دروست بوو بوو لێرەدا باسەکە کۆتایی هات ئێمەش کاتی بەرنمەکەمان تەواو بوو تا ئەڵلقەی داهاتوو هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ